خوا ئاسمانی بەرز ڕاگرتووە بەسەر زەویدا و ترازووی داناوە بۆ هاتوچۆی ئەستێرەکانی ئاسمان یا بۆ پاراستنی حەقی هەر کەسێ تا کەس ناحەقی لە کەس نەکا. اللە تطغوا فی المیزان. بۆ ئەوەی ئێوە ئەی بەرەی ئادەمیزاد لە ڕاگرتنی ترازوو لانەدەن و حەقی هیچ کەسێ بەلای کەسی ترا دانەشکێنن. دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاریەکەن؟ مەرەجە البحرین یەلتەقیان. دوو دەریای سوێر و شیرینی ناردووە تا سنوورێک کە تیا ئەگەنە یەک. بەینەهوما بەرزەخ لا یەبغیان. دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاری ئەکەن؟ یخرج منهما اللؤلؤ والمرجان مرواری و مەرجان لەو دوو دەریا سوێر و شیرینەوە دێنە دەر. دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاری ئەکەن؟ کل من علیها فان هەموو ئەوانەی بەسەر ئەرزەوەن فەوتا و لەناوچوون. بێگومان لەمەولا دەستمان بەتاڵە بێ بۆ لێپرسینەوە و حیساب و کیتاب لەگەڵ کردنتان لەو دونیادا، ئەی جووتە کۆمەڵەکەی ئادەمیزاد و پەریان. فبأي آلاء ربكما تكذبان دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاریەکەن؟ ئەی کۆمەڵی پەری و ئادەمیزاد، ئەگەر ئەتوانن لە ئەتراف و لاکانی ئاسمانەکان و زەوییەوە دەرچن، دەرچن، ناتوانن دەرچن بە زۆر و هێز نەبێ و خۆ زۆر و هێزیشتان نییە، یا ناتوانن دەرچن بە دەسەڵاتێ نەبێ کە خوا بتانداتێ و بۆ خۆتان هیچتان بۆ ناکرێ. ئەنێررێتە سەرتان چەند بڵێسەیە لە ئاگر و مسی تواوە و کە ئەوەتان نێررایە سەر ئیتر زاڵ نابن و ناتوانن لە ئەتراف و لاکانی ئاسمان و زەوی دەرچن. فبأي آلاء ربكما تكذبان دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاریەکەن؟ لەو ڕۆژەدا کە مردووان زیندوو ئەکرێنەوە و ئەبرێن بۆ ئەو وێستگەیەی تیایا ڕائەوەستێنرێن، پرسیار ناکرێ نە لە ئادەمیزاد و نە لە پەری لەبارەی تواناکانیانەوە، چونکە بە سەر و سیمایانا دیارە کێ و چ کارەن. فبأي آلاء ربكما تكذبان ئەمە کەوا لەبەرچاوتانایە، ئەو دۆزەخەیە کەوا تاوانباران بەدرۆی دائەنێن و باوەڕی پێ ناکەن. یطوفون بینها وبین حمیم آن. لە نێوان ئاگری ئەو و ئاوێکی فرە گەرمی کوڵ بە کوڵدا دێن و ئەچن. بۆ ئەوانەیش کە لەوەی خوای خۆی ترساون کە ئەوەستێ بۆ حیساب و کیتاب کردن لەگەڵ بەندەکان دوو بەهەشت هەیە، بەهەشتیکیان بۆ ئادەمیزادەکانیان و ئەویان بۆ پەریەکانیان. فبأي آلاء ربكما تكذبان. دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاریەکەن؟ دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاریەکەن؟ فیهما من کل فاکهە زەوجان لەو دوو بەهەشتەدا لە هەر میوەیە دوو جۆری ناسراو و نەناسراو یا دوو جۆری تەڕ و وشک هەیە. ئەو حۆریانە لە سووریدا ئەڵێی یاقووت و لە سپێتیدا ئەڵێی مەرجانن، واتە ڕەنگیان سوور و سپییە. فبأي آلاء ربكما تكذبان دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاریەکەن؟ دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاری ئەکەن؟ ومن دونهما جنتان لە دوو بەهەشتە وەعدە پێدراوەکەیش بەولاوە دوو بەهەشتی تر بۆ بەهەشتیە دەستە ڕاستەکان هەیە لەم دوو بەهەشتەی تردا دوو کانیاو هەن ئاویان بەهێز لێ هەڵەقوڵێ. فبأي آلاء ربكما تكذبان. دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاریەکەن؟ بەر لە مێردەکانیان کەسی تر نە ئادەمیزاد و نە پەری لاقەی نەکردوون و دەستی پێ نەگەیاندوون. فبأي آلاء ربكما تكذبان دەی کەواتە ئێوە ئەی بەرەی ئادەمیزاد و پەریان بە کام نیعمەت لە نیعمەتەکانی خوای خۆتان بێ باوەڕن و ئینکاریەکەن؟